مامۆستا بۆچی کەسێک کە بێ بۆ مزگەوتی بەهش پێی دەڵێن مەدخەلی ئایا مەدخەلی چێ بۆچی وایان پێ دەڵێن وڵا برا بەڕێزەکەم تۆ ئەو هاتووی تێر و پێت دەڵێن مەدخەلی نازانی مەدخەلی چییە کەواتە کرد بهتانێکە و بۆت دەکرێت و ئاگاشت لە هیچ نیە و بەری ئیلەی بەڵام بۆچی ئەو تۆمەتە لەلایەن کەسانێکی حاقیدی دڵنەخۆشەوە دەزانن داوای سەلەفیت حەقە بە فەزل و کەڕەمی خی گەورە ئایا مسلمانان ئەو کەسەی یەک پرسیار دەکەم بۆ ئەوەی ڕاست و درۆیی ئەو کەسانە دەرکەوێت کە بە ئێمە دەڵێن مەدخەلی یەک پرسیار ئەوەی کە گوێی لە منە لێرە یا لە غەیری ئێرەش با وەڵام داتەوە خی پەرۆدگار لێمان قبول کە هەر لە ساڵی هەشتا و نۆ نەوەتەوە خوا لێمان قبول من وەکو خۆم دەستم کردو بە داوە بۆ ئەو دینە خوا قبولی کا لێم لە هەشتا و نۆ نەوەتەوە تقریبن باشە کە خی گەورە هیدایەتی داوێن لەو کاتەوە تا ئەمڕۆ ئەوەی کە کتومە زۆربەی تەسجیل کراوە لە هەموو دەرسەکانم لە هەموو تارەکانم بە ئێوە دەڵێم با بگەڕینەوە سەر ڕێبازی سەلەف پێغەمبەر و سەحابە یا ڕۆژێک لە ڕۆژان لە دەرسێک لە دەرسەکان وتومەک خەڵچینە وەرن شوێن ڕەبیع بن هادی مەدخەلی کەون جواب چییە کامیانم گوتووە شوێن ڕێبازی سەلەڤیاننا کەواتە دەرکەوت درۆ دەکەنەوانیاننا درۆ دەکەن و بهتان دەکەن برا ڕەبیع بن هادی مەدخەلی عالمێکە زانایەکی مسلمانە لە شاری مەکەدا دەنیشێ پیاوێکی بەتەمەنە لەسەر ڕۆخی مردە عالمێکە وەکو تێگڕای زانایانی ئومەتی ئیسلامی ئێمە گەر شافعی فتوایەک بدا فتواکەی موافقی قورآن و حەدیث نەبێ خۆی پێی فەرمووین قسەی من بە دیوار دادن قسەکەی شافعی قبول ناکەین لەگە ڕێزماندا بووین ئەگەر ئەحمەدی کوڕی حەمبەر ڕەحمەتی خوای لێ بێ فتوایەک بدا پێچوانەی قورآن و حەدیث بێ قبولی ناکەین ئەگەر ئیمام مالک قبولی ناکەین ئیبن باز قبولی ناکەین شافعی قب... ئەلبانی ئیبن عثەیمین ڕەبیع مقبل هەر عالمێک کە قسەیەک دەکا موافقی قڕان و حەدیث بێ لەسەر سەر و سەرچاومان مخالیف بێ ڕێزی زاناکە پارێزراوە لاومان بەڵام قسەکەی قبول ناکەین ئەوە سەلەفیەتە برا کەی سەلەفەکان هاتون بڵێن خەڵچینە ئێمە ئێوە بانگ دەکەین چۆن مەسەلەن شافعی مەزەبەکان دەڵێن دەبێ ئێوە شافعی مەزهب بن حەنەفی مەزەب دەڵێن دە خەڵکی نەوەرن شوێن حەنەفی کەون کەی سەلەفی بە خەڵکیان وتووە وەرن شوێن ڕەبیع مەدخەلی کەون چێ وتێتی کەواتە بۆ لە خوا ناترسن ئەو کەسانی کە درۆ دەکەن ئەو کەسانی کە بۆتان دەکەن بەس دانێشتەکە ناشیرن کەن چکە ئەگەر تۆ گەنجێکی تخوا هیدایەتی داویت و دەیت لێرە بۆ نمونە لە مزگەوتی بەهشت الحمدللا دەرس ئەوەی کە دەی خوێن نێمە چێ بۆ من ئەم کتابە چییە کاکە بهتانە لەخوا ناترسن دەزانن داوای قورآان و سنت و داوای سەلەفی بڵاو دەبێتەوە هەر کەسێک خوا خێری بۆ بوێ ئەم داوای قبول دەکات چکە ئمە خەڵک بۆ قورآان و حەدیز بانگ دەکەین بۆ منهجی سەحاب و تابعین دەزاننەوە قبول دەبێ ئەو خرافەت و بدع و حزبایەتی و تەکفیری و تونڕەوێتی ئەوان وردە وردە کەشف دەبێ باوی نامێنێ چی بکات چاکە تازە ناتوانێت ئەو ڕاز بێتەوە چکە کەشف بوو ئەو ڕاز نییە دەیەوێت تۆ لەکە دارکە داوەکەی تۆ لە شتێکی گەورە و مەزن و پیرۆزەوە بچووکی دەکاتەوە کاکەوانە مەدخەلین ئەوانە شوێن ڕەبیع مەدخەلی کەوتون خوا ڕوو دڕشکە ئێ بڵێن ئامین شایستەی ئەوەیە بۆ چکە درۆیە ئێمە خەڵک بچوک ناکەین وەرن شوێن ئێمە ناڵێن دەڵێن نابێ خەڵک شوێن شافعی کەوێ بە تەنها کە شافعی یەک هەزار ئەوەندەی شێخ ڕەبیع عالمە ناڵێن خەڵک شوێن ئیمام ئەحمەد کەوێ ناڵێن خەڵک بە تەنها شوێن شخصێک کەوێ جگە لە پێغمەری خوا علیه وسلم بە ئومە دەڵێن وەرن شوێن ڕەبی ئەحمەد خەلیکەن ڕەحمەتی خوای لێ بخوا بپارێزێ نەوە الله حاشاوە کەلا عالمێکە وەکو علەمای تر هیچی ترنا هیچی لە علەمای تر زیاتر نییە یەکێکە لە علەما خوا بپارێزێ بەڵام بۆ ئەو دەڕقیان لێتی چونکە ئەو انحرافات و زێدەڕەوی و خراپەکاری ئەوانەی دەرخستووە کە دەری خستووە زۆر ڕقیان لێتی ئەوەندە ڕقیان لێتی خوا بزانێت بۆیە هەر کەسێکیش باسی تەوحید و سنە بکات و باسی ئەو بکە مسلمانان گەڕینەوە سەر ڕێبازی سەلەفیەت لە پێشچوی خەڵک ناشیرنی دەکەن ئایا بە پێغمبەریان دەوت مشریکەکان دەیانوت ئەوە محەممەد ڕسووری خوای و لەلایەن خواواتوە یان دەیاودەوە سابی ئەیە شاعرە بۆچی بۆی لە پێشچوی خەڵک ناشیرنی کە شتەکەی ببێزێنرێت داوای سەلەفیش داوایەکی حەقە هیچ چاریان نییە دێن شتەکە ناشیرنی دەکەن ئەوانە مەدخەلیەکانن مەدخەلیەکان خی گەورە خۆی دەزانێت درۆ دەکەن واللهی خۆشتان چاک دەزان درۆ دەکەن ئەوانە کە ئەو قسەیە دەکەن خۆیان چاک دەزان درۆ دەکەن چکە ئێمە خەڵک بانگ دەکەین بۆ قورآن بۆ سنت بۆ شوێنکەوتنی سەحابە ڕزای خۆیان لێبێ سەلەفی ساڵح ئەوەیە داوا و بانگەوازی ئێمە ئەوجا کوتم باشترین بەڵگە لەسەر ڕاستێتی و دروستێتی و ڕاستێتی و درۆیەتی قسەکە وەرن شریتەکانی من هەر لە ساڵی نەوەتەوە تا ئەمڕۆ چەند ساڵ دەکات 23 ساڵە بیهێنەوە لە یەک شریتدا بیدۆزنەوە کە من بە خەڵکم وتێ خەڵچینە وەرن شوێن ئەو پیاوەکەون نەک شوێن سەلەفی ساڵحکەون کوا بەڵام بە فەزلی خوا بەردەوام ئێمە وتومانە خەڵچینە هەمومان با بگەڕێنەوە سەر ڕێبازی سەحابە و تابعین ڕزا و ڕحمەتی خی گەورەیان لێبێ کەواتە تاکەی درۆکردن تاکەی بهتانکردن خی گەورە هیدایەتی هەموو لایەکمان بدا ئەوانش کە بەردەوا من لەسەر بۆتانکردن خی پرۆودگار تۆڵیان لێ بستێنێ وابزانم بەس بێ براکانم سوالەکان زۆرن